بیسەری ئازیز، کتێبی باوەڕبەخۆبوون لە دە ڕۆژدا پێکهاتووە لە شەست و پێنج تراک و ئەم بابەتانە لەخۆ دەگرێت. تراکی یەکەم، خۆتان خۆش بوێ، تراکی دووەم، بە باشی خۆت بناسە، تراکی سێیەم، خۆت هان بدە و بە خۆتا هەڵبڵێ، تراکی چوارەم، بە باشی لەگەڵ جەستەت ڕەفتار بکە، تراکی پێنجەم، تەندروست بە، تراکی شەشەم، نەخۆشی واتا ڕاکێشانی سەرنجی کەسانی تر. تڕاچی حەفتەم، لەخۆبوردنی لە ڕادەبەدەر گرنگی نەدانە بە خۆت. تڕاچی هەشتەم، باوەڕبەخۆبوون خۆ بە زل زانین نییە. تڕاچی نۆیەم، بەخۆتا ڕابگە. تڕاچی دەیەم، هەست بە شایستەیی بکە. تڕاچی یازدە، لە بەخششەکانی خوا چێژ وەرگرە. تڕاچی دوازدە، هەست بە تاوانکردن گەورەترین بەربەست. تراچی سێزدە، لۆمەی خۆت مەکە تراچی چواردە، وتار و بیرت باش بێ تراچی پازدە، بنەمای ڕاگرتن تراچی شازدە، زاڵ بوون بەسەر ترسدا تراچی حەڤدە، هەمیشە پارەت لە جیرفاندا بێ تراچی هەژدە، ئەوەی هەتە وەبیری بهێنەرەوە تراچی نۆزدە، بەدوای سەرکەوتنەوە بە هەرچەند بچووکیش بێ تراچی بیست هەمیشە زەردەخەنە لە سەر لێوت بێ تراچی بیست و یەک دۆخ یان شێواز وەرگرە تراچی بیست و دوو ڕاهێنان لە سەر هەناسەدانی قووڵ بکە تراچی بیست و سێ بە سەر خۆت دا زاڵ بە تراچی بیست و چار پەیوەندی لەگەڵ خوا و هێزی پشتبەستن تراچی بیست و پێنج یارمەتیدانی کەسانی تر تراچی بیست و شەش خۆت گرێدراو پەیوەستی کەس مەکە تراچی بیست و حەفت شادمانی واتا هەستی باش لەسەر خۆت تراچی بیست و هەشت بگۆڕێ تراچی بیست و نۆ هەمیشە نیوەی خەڵک لە دژی نیوەی بیرەکانی تۆن تراچی سی هەوڵ مەدە هەموو ڕازی بکەی تراچی سی و یەک ڕێز و نرخ بۆ خۆت دابنێ تراچی سی و دوو، بە ڕاشکاوی خۆت لە مشتومڕ بپارێزە تراچی سی و سێ، خەڵکانی دیکەت خۆش بوێ تراچی سی و چوار، لە هەموو خۆش ببە تراچی سی و پێنج، سووکایەتی بە کەس مەکە تراچی سی و شەش، لە پێناو بەهێزبووندا یەکتری ستایش بکەن تراچی سی و حەفت، ڕێز بۆ چاکەی کەسانی تر دابنێ و سوپاسیان بکە تراچی سی و هەشت، لە هەموو دۆخێکدا سوپاس گوزار بە، تراچی سی و نۆ، بیر لە باوەربەخۆبوون بکەرەوە، تراچی چل، دووپات کردنەوە و تەڵقین بە هەند وەرگرە، تراچی چل و یەک، لای خۆت شکست وەک ئەزموون وەرگرە، تراچی چل و دوو، هەست بە بەرپرسی بکە، تراچی چل و سێ، بەهانە مەهێنەرەوە، تراچی چل و چار، بڕیارەکانت دوا مەخە تڕاچی چل و پێنج پەرتووکە ئیلهام بەخشەکان بخوێنەرەوە تڕاچی چل و شەش ڕابەربە تڕاچی چل و حەفت وەک پیاوە بەرجەستەکان ڕەفتار بکە تڕاچی چل و هەشت جلی خۆت و مناڵەکەت بگۆڕە تڕاچی چل و نۆ ڕێز بۆ کەسانی تر دابنێ تڕاچی پەنجا هاوڕێکانت بگۆڕە تڕاچی پەنجا و یەک خۆت مەکە بە ئامرازی دەستی کەس تراچی پەنجا و دوو بەڕاشکاوی بڵێ نەخێر تراچی پەنجا و سێ بیر و بۆچونی خۆت دەربڕە تراچی پەنجا و چوار هەستەکانت دەربڕە تراچی پەنجا و پێنج ویست و چاوەڕوانیەکانت بەڕوونی دەربڕە تراچی پەنجا و شەش لەڕیزی پێشەوە دانیشە تراچی پەنجا و حەفت بە ئارامی سەیری چاوی گوێگرەکەت بکە، تراکی پەنجا و هەشت. خێرایی ڕۆیشتنت تا سەدا بیست و پێنج زیاد بکە، تراکی پەنجا و نۆ. زۆر گوێ بگرە و کەم بدوێ، تراکی شەست. پیرۆزبایی و دڵنەوایی بڵێ، دیاری پێشکەش بکە، تراکی شەست و یەک. دیاری وەرگرە، تراکی شەست و دوو. پشتیوانی خێزان و ماڵ بوروژێنە، تراکی شەست و سێ. بۆ باوەڕبەخۆبوون کات دابنێ، تڕاچی شەست و چوار، داوای ڕێنوێی بکە، تڕاچی شەست و پێنج و کۆتایی بەرنامەی دە ڕۆژەی باوەڕبەخۆبوون.